بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەی محەمەد، پرسیارت لێ دەکەن دەربارەی دەسکەوتەکان، تۆ بڵێ، هەموو دەسکەوتەکان هی خودا و پێغەمبەرن، هەر ئەوان بۆیان هەیە بڕیاری چۆنیەتی دابەشکردنی بدەن، کەواتە لە خودا بترسن و چاکسازی نێوانی خۆتان بکەن، مەیەڵن لەسەر تەماعی دونیا نێوانتان بشێوێت و فەرمانبەرداری خودا و پێغەمبەرەکەی بن ئەگەر ئێوە ئیماندارن. بێگومان ئیماندارانی ڕاستەقینە تەنها ئەوانەن. یەکەم، کە کاتێک ناوی خودا برا، ئەوا دڵەکانیان دەترسێت و دەهەژێت. دووهەم، کاتێکیش ئایەت و فەرمانەکانی ئێمەیان بەسەردا بخوێندرێتەوە، ئەوە ئیمان و باوەڕیان زیاد دەکات. سێهەم، لە هەموو کاروبارێکیشیاندا هەر پشت بە پەروەردگاری خۆیان دەبەستن. چوارەم، ئەوانەن کە نوێژەکانیان بە چاکی ئەنجام دەدەن. پێنجەم، هەندێک لەو ڕزق و ڕۆزیەی پێمان داون دەبەخشن و سەرفی دەکەن. ئا ئەوانە هەر خۆیان ئیماندارانی ڕاستەقینەن، چەندەها پلە و پایەی بەرزیان بۆ هەیە لای پەروەردگاریان و لێخۆشبوون و ڕزق و ڕۆزی هەمیشەیی لەگەڵ ڕێزدا. شێوەی دابەشکردنی دەستکەوتەکانی غەزای بەدر هەندێ موسڵمان پێی دڵگران بوون، وەک چۆن پەروەردگارت بە حەق و ڕاستی لەنێو ماڵەکەت دەری هێنایت لە کاتێکدا بەڕاستی کۆمەڵێک لە بڕواداران پێی دڵگران بوون ئەو کۆمەڵە ئیماندارە مجادلەت لەگەڵ دەکەن لە شتی ڕاست و دروستدا دوای ڕوونبوونەوەی جەنجیان پێ ناخۆشە وەک بدرێنە بەر بۆ مردن لە کاتێکدا بە چاوی خۆیان هۆکاری مەرگ ببینن یادی ئەو کاتە بکەنەوە خدا بەڵێنی پێدابوون کە یەکێک لەو دوو دەستەیە بەڕاستی بۆ ئێوە دەبێت یان کاروانەکە یا سەرکەوتن بەسەر لەشکرەکەدا ئێوەش بەڕاستی ئاواتەخوازن و حەز دەکەن کاروانە بێ چەک و ئاسانەکە بۆ ئێوە بێت خداش دەیەوێت حەق و ڕاستی بە فەرمانەکانی خۆی بچەسپێنێت و کافرانیش بنە بڕ بکات و ڕیشەکەنیان بکات بۆ ئەوەی حەق و ڕاستی بچەسپێنێت و بەتاڵ و ناحەقیش پوچ بکاتەوە و لە ناوی ببات. هەرچەندە تاوانبار و تاوانکاران پێیان ناخۆشە. یادی ئەو کاتە بکەنەوە کە لە پەروەردگارتان دەپاڕانەوە و داوای یارمەتیتان لێ دەکرد، خوداش خێرا هات بەهاناتانەوە و فەرمووی، بەڕاستی من بە هەزار فریشتەی تر یارمەتی و کۆمەکیتان دەکەم بە شوێن ئەوانی تردا. ئەم یارمەتیەش جگە لە مژدەیەکی خودایی شتێکی تر نەبوو تا دڵەکانیشتان ئارام بگرێت و دڵنیابن بەو یارمەتیە، ئەگینا سەرکەوتن تەنها لەلایەن خوداوە نەبێت نیە، چونکە بەڕاستی هەر خودا خۆی باڵا دەست و دانایە. ئەو مژدە و ئارامی دڵە کاتێک بوو کە خودای گەورە بە وەنەوز دایگرتن بۆ ئەوەی هێمنیەک بێت بۆتان لەلایەن خۆیەوە و ئاوێکیشی لە ئاسمانەوە بەسەرتاندا باراند بۆ ئەوەی خاوێنتان بکاتەوە پێی و پۆخڵی شەیتانتان لێ دوور بخاتەوە تا لە ڕووی جەستە و دڵ و دەروونەوە خاوێن بن و دڵەکانتان بەهێز و دامەزراو بکات و بیان بەستێت بە خوداوە و بەو ئاوە پێیەکانیشتان جێگیر و قایم بکات. ئەی محمد یادی ئەوە بکەرەوە کاتێک پەروەردگارت وەحی و نیگای دەکرد بۆ فریشتەکان کە بەڕاستی من یار و یاوەرتانم، کەوابوو ئێوەش دڵی ئیمانداران پابەند و دامەزراو بکەن، لەمەودوا منیش ترس و بیم دەخەمە دڵی ئەوانەی کە بێباوەڕ بوون، دە ئێوەش لە سەرووی گەردنی ناپاکان بدەن و دەست بوەشێنن لە هەموو سەرپەنجەکانیان تا کافرەکان شمشێریان پێ نەگیرێت، ئەوە لەبەر ئەوە بوو چونکە بەڕاستی ئەوان دژایەتی و سەرپێچی خودا و پێغەمبەرەکەیان کرد، هەر کەسیش دژایەتی و سەرپێچی خودا و پێغەمبەرەکەی بکات ئەوە بەڕاستی خودا تۆڵە سێنەرێکی بە زەبرە. ئەوەتا تۆڵەی خوداتان جا ئێوەش بچێژن و بێگومان سزای ئاگری دۆزەخ هەمیشە هەر بۆ بێباوەڕانە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە کاتێک بەرنگاری ئەوانە بوونەوە کە بێ باوەڕ بوون لە کاتی لەشکرکێشیدا، ئەوە پشتیان تێ مەکەن و ڕا مەکەن. هەر کەس لەو ڕۆژەدا ڕا بکاتە دواوە و پشتیان تێ بکات، ئەوە بەڕاستی لەگەڵ خەشم و قینی خودادا گەڕاوەتەوە و سەرەنجام جێ و ڕێگەی دۆزەخە کە ناخۆشترین جێگە و سەرەنجامە، مەگەر مەبەستی بەکارهێنانی هونەری جەنگ بێت یاخود مەبەستی شوێن گۆڕین و جێگۆڕکێ بێت بۆ لای دەستەیەکی تر. کەوابوو ئەی ئیمانداران وە نەبێت ئێوە کافرانتان کوشتبێت بەڵکو خودا کوشتنی و لەناوی بردوون، تۆش ئەی محمد کاتێک مشتێک خۆڵت ڕوو بە کافران فڕێدا ئەو کارە تەنها تۆ نەتکرد بەڵکو خودا فڕێیدا و خۆڵی کردە چاوی کافرانەوە تا ئیمانداران تاقی بکاتەوە بە تاقیکردنەوەیەکی چاک چونکە بەڕاستی خودا بیسەری دوعا و نزایانە. زانا شەبەنیەتی دڵیان. ئەو سەرکەوتن و پشتیوانیە بۆ ئێوەی ئیماندارە، دڵنیاش بن کە خودا ڕیسواکەری پیلانی بێ باوەڕانە. ئیمانداران، ئەگەر ئێوە داوای یارمەتی و سەرکەوتن دەکەن ئەوە بەڕاستی سەرکەوتنتان بۆ هات و ئەگەر وازبهێنن لە سەرپێچی فەرمانەکانی پێغەمبەر ئەوە چاکترە بۆتان، خۆ ئەگەر بگەڕێنەوە بۆ سەرپێچی کردن ئێمەش دەگەڕێینەوە بۆ شکست پێدانتان ئەو کاتە دەستە و تاقمتان هەرگیز هیچ سوودێکتان پێ ناگەیەنێت هەرچەند زۆریش بێت ژمارەتان چونکە لە ڕاستیشدا هەمیشە خوددا لەگەڵ ئیماندارانی دامەزراو و لێبڕاودایە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە فەرمانبەرداری خوددا و پێغەمبەرەکەی بن و لە بەرنامەی ئەو زاتە پشت هەڵمەکەن لە کاتێکدا ئێوە تێدەگەن و دەبیستن وەک ئەو کەسانەش مەبن بەسەر زارەکی دەیانوت تێگەیشتین و بیستمان، گوێڕایەڵین، لە کاتێکدا ئەوان نابیستن و تێناگەن، چونکە دڵ و مێشکی خۆیان داخستووە. بەڕاستی خراپترین زیندەوەران لەلای خودا ئەو کەسانەن کە کەڕن، حەق نابیستن و لاڵن، حەقبێژ نین، ئەوانەی کە ژیر نابن بیر و هۆشیان ناخەنە کار و تێنافکرن و بیر و مێشکیان قفڵ داوە خۆ گەر خودا خێری تیادا بەدی بکردنایە ئەوە وای لێ دەکردن کە حەق و ڕاستی ببیستن خۆ گەر حەقیشیان پێ ببیستنایە کە ئامادەنین بۆ وەرگرتنی ئەوە هەر پشت لە بەرنامەی خودا دەکەن لە کاتێکدا ئەوان هەمیشە نەیارن. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، بەدەم بانگەوازی خودا و پێغەمبەرەوە بچن کاتێک بانگتان دەکات بۆ بەرنامە و ڕێبازێک کە دەتانژێنێتەوە و ژیان بەخشە، چاک بزانن بەڕاستی خودا زۆر بە ئاسانی دەتوانێت دەسەڵاتی بکەوێتە نێوان ئادەمیزاد و ئاواتەکانی دڵیەوە بە گۆڕینیان، بیرتان نەچێت بەڕاستی هەر بۆ لای ئەویش کۆدەکرێنەوە. هەروەها خۆتان بپارێزن لە بەڵایەک تووشی ئەوانەتان نابێت بەتایبەت کە ستەمیان کردووە، بەڵکو هەمووان دەگرێتەوە. بشزانن کە بەڕاستی خودا تۆڵەی زۆر بە زەبرە. یادی ئەو کاتە بکەنەوە کە ئێوە زۆر کەم و لاوازکراو و بێ هێز بوون لە زەویدا، دەترسان کە خەڵکی بتانڕفێنن، بتانکوژن یان ئازارتان بدەن، جا خودای باڵادەست جێ و ڕێی بۆ سازکردن و بەهێزی کردن بە سەرکەوتن و یارمەتی خۆی و لە ڕزق و ڕۆزی و ناز و نیعمەتە پاکەکان بەهرەوەری کردن بۆ ئەوەی سوپاسگوزاری بکەن. ئەمەش مژدەیەکی بەردەوامە و پشت بە خودا بەم زوانە دێتەوە دی، ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، خیانەت مەکەن لە خودا و لە پێغەمبەر بەوەی کەمتەرخەمیتان لە فەرمانبەرداریاندا، هەروەها خیانەتیش مەکەن لە ئەمانەت و سپاردەکانتان کە پێتان دەسپێردرێت، لە کاتێکدا کە ئێوە دەزانن ئەو کارەتان خیانەتە. هەروەها بزانن بەڕاستی ماڵ و سامان و منداڵتان بۆ تاقیکردنەوەیە، بەڕاستی خودای میهرەبانیش پاداشتی زۆر و بێ سنووری لەلایە بۆ ئەو کەسانەی کە نایەڵن ماڵ و سامان و منداڵیان ببێتە کۆسپ لە ڕێگەی جیهاد و هەوڵ و خەبات و کۆششیاندا. ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە، ئەگەر تەقوای خودا بکەن و پارێزکاری بکەن، ئەوە خودا بەرچاو ڕۆشنییەکی تەواوتان بۆ فەراهەم دەهێنێت کە بتوانن حەق و ناحەقی بە ئاسانی لەیەک پێ جیا بکەنەوە. هەروەها هەڵە و گوناهەکانیشتان دادەپۆشێت و لێتان خۆش دەبێت، چونکە خودا خاوەنی فەزڵ و ڕێزی گەورە و بێ سنوورە. ئەی محەممەد، یادی ئەو کاتە بکەرەوە، کاتێک ئەوانەی بێ باوەڕ بوون پیلانیان دەگێڕا دژی تۆ بۆ ئەوەی بەندت بکەن، یان بتکوژن، یان دەرت بکەن، ئەوان پیلانی خۆیان دەگێڕن و خوداش پیلانی خۆی دەخاتە کار بە پووچکردنەوەی کارەکانیان، دڵنیابن کە خودای گەورە چاکترینی هەموو پلانساز و نەخشەسازانە، نایەڵێ پیلانیان سەربگرێ. کاتێکیش ئایەت و فەرمانەکانی ئێمە بەسەر بێباوەڕاندا دەخوێندرێتەوە، ئەوە دەڵێن، بەڕاستی ئێمە بیستمان و ئەگەر بمانویستایە ئەوە وێنەی ئەوەمان دەگوت. ئەم بابەتانە جگە لە داستانی پێشینان شتێکی تر نییە. یادی ئەو کاتە بکەرەوە کە بێباوەڕان وتیان، خودایە ئەگەر ئەم دین و بەرنامە و قورآانە ڕاستە لەلایەن تۆیشەوە ڕەوانەکراوە ئەوە بەر لە ئاسمانەوە ببارێنە بەسەرماندا یان بەڵاو سزایەکی بە ئێشمان بۆ بهێنە بێگومان خدای گەورە بە قسەی ئەوان ناکات بەڵاو سزا نادات بەسەریاندا لە کاتێکدا تۆ لە ناویان دابیت بە ئومێدی ئەوەی کە هەندێکیان باوەڕ بهێنن هەروەها خودداش سزا دەرنیە لە کاتێکدا ئەوان داوای لێخۆشببوون بکەن ئایا چی هەیە بۆ ئەوان کە خوددا سزایان نەدات لە کاتێکدا کە ئەوان ڕێگری دەکەن و نایەڵن خەڵکی ڕووبکاتە مزگەوتی حرام کەعبە ئەوانە هەر شایستەی ئەوە نین کە سەرپەرشتیاری بن هیچ تاقمێک شایستەی سەرپەرشتیاری کەعبە نییە بێجگەل لە خوددا ناس و پارێزکاران بەڵام زۆر بەشیان لەو ڕاستیانە بێ ئاگان ئەوانە نزا و پاڕانەوەشیان لە لای ماڵی خوددادا کەعبەی پیرۆز جگەل لە فیکە کێشان و چەپڵە لێدان شتێکی تر نەبووە کەوابوو بیچێژن سزای کوشتن و دیلی لە غەزای بەدردا، بەوەی کە ئێوە بێباوەڕ و لە خودا یاخی دەبوون. بێگومان ئەوانەی بێباوەڕبوون ماڵ و سامانی خۆیان بەخت دەکەن بۆ ئەوەی بە شێنەیی بەربەست دانێن و ڕێگری بکەن لەبەردەم ئایین و ڕێبازی خوادا، جا ماڵ و سامانیان لە ئایندەدا بۆ ئەو مەبەستە خەرج دەکەن، پاشان دەبێتە پەشیمانی و داخ و حەسرەت لەسەریان، لە دواییدا شکست دەهێنن. بێگومان ئەوانەشی کە بێباوەڕ بوون بۆ دۆزەخ کۆدەکرێنەوە و ڕاپێچ دەکرێن. بەسەرهات و ڕووداوەکان بۆ ئەوەیە کە خودا کەسانی دەروون پیس و ناپاک لە کەسانی دەروون خاوێن و پاک جیا بکاتەوە و پیس و ناپاکەکانیش لەسەر یەک کەڵەکە بکات و هەموویان بدات بە مل یەکدا بۆ ئەوەی کۆیان بکاتەوە بە گشتی ئینجا فڕێیان بداتە ناو دۆزەخەوە ئا ئەوانە هەر خۆیان خەسارەتمەند و زەرەرمەندن ئەی محەممەد بە کافران بڵێ، ئەگەر کۆڵ بدەن و واز بهێنن و باوەڕ بهێنن، ئەوە بێگومان چاوپۆشی لە گوناهی ڕابردوویان دەکرێت. خۆ ئەگەر بگەڕێنەوە و بە بەردەوامی دژایەتی ئایینی خودا بکەن، جا ئەوە بەڕاستی یاسای نەتەوە یاخی بووە پێشینەکانیان بەسەردا دەسەپێنرێت. ئەی ئیمانداران! ئێوەش بجەنگن دژ بە کافر و خودانەناسان تا فیتنە و ئاشووب و ئازاردانی موسڵمان نەمێنێت و ئەو خەڵکە سەربەست بن لە هەڵبژاردنی بەرنامە و ئاییندا تا دین و فەرمانبەرداری هەر هەمووی بۆ خودا بێت. جا ئەگەر بێباوەڕان کۆڵ بدەن ئەوە با بزانن بەڕاستی خودا بینایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە دەیکەن. خۆ ئەگەر ئەو خودا نەناسانە هەر پشت هەڵکەن و واز نەهێنن ئەوە بزانن کە خودا پشتیوان و سەرپەرشتیارتانە کە پشتیوانێکی چاک و یارمەتی دەرێکی چاکە ئەی ئیمانداران ئاگادار بن و بزانن کە بەڕاستی هەرچێکتان دەستکەوت لە جەنگی بێ باوەڕاندا ئەوە بێگومان پێنجێکی بۆ خودا و پێغەمبەر و خزمانی نزیکی پێغەمبەر و هەتیوان و هەژاران و ڕێبوارانە چوار بەشەکەی تریشی بۆ مجاهیدانە کە لەو غەزایەدا بەشداریان کردووە ئەگەر ئێوە باوەڕتان هەیە بە خودا و بەوەی کە دامان بەزاندووە بۆ سەر بەندەمان، محەممەد، لە ڕۆژی جیاکردنەوەکەدا کە غەزای بەدرە، ئەو ڕۆژەی کە هەردوو لەشکر بەرنگاری یەک بوون، خوداش بەسەر هەموو شتێکدا دەسەڵاتدارە. کاتێک ئێوە لە دامێنی خواری شیوەکە و نزیکتر بوون بە مەدینە و ئەوانیش لە سەرەوەی شیوەکەوە بوون و دوورتر لە مەدینە، کاروانەکەش لە خوارترتانەوە بوو، خۆ گەر بڕیار و بەڵێنتان بدایە بە یەکتر بگەن لەو کات و شوێنەدا، ئەوە دووبەرەکی لە نێوانتاندا دروست دەبوو. بەڵام خودا دەیەوێت بارودۆخێک پێشبهێنێت کە بڕیاری لەسەر دراوە کە سەرکەوتنی موسڵمانانە و شکستی بێباوەڕانە بۆ ئەوەی لەناو بچێت و بەهانەی نەمێنێت ئەوەی کە لە زانستی خوادا لەناو چووە و بۆ ئەوەی بژی لەسەر بەرچاو ڕوونی و بەڵگە ئەوەی لە زانستی خوادا دەژی لە سەردینداری سەرنجامی شەڕی بەدر بۆ ئەوە بوو تا باوەڕ و بێباوەڕی بۆ هەردوولا ڕوون بێت و بێگومان خودا بی سەر و زانایە. کاتێک خودا ئەوانی لەخەوتدا بەکەم نیشانەدایت خۆ ئەگەر ئەوانی بەژمارەیەکی زۆر نیشان بدایتایە ئەوە ئێوە لاواز دەبوون و توشی نەهامەتی و کێشە دەبوون لەبارەی جەنگ کردنەوە بەڵام خودا بەسەلامەتی و سەرکەوتوویی لەو ترس و کێشەیە ڕزگاری کردن چونکە بەڕاستی ئەو زاتە زانایە بەهەرچی لەناو دڵ و دەروون و سینەکاندا حەشار دراوە. کاتێکیش بە یەک گەیشتن لە گۆڕەپانی جەنگدا لە بەرچاوی ئێوە، خودا ئەوانی بە کەم نیشان دەدان و ژمارەی ئێوەشی لە بەرچاوی ئەوان بە کەم دەنواند. بۆ ئەوەی هەر ئەوە پێش بێت کە خودا بڕیاری لە سەر داوە، هەر بۆ لای خودا سەرنجامی هەموو کار و کردەوەیەک دەگێڕدرێتەوە. ئەی ئەو کەسانەی ئیمان و باوەڕتان هێناوە! کاتێک دەگەنە دەستەیەک و ڕووبەڕووتان دەبنەوە، ئێوە دەبێت خۆڕاگربن و سەنگەر چۆڵ نەکەن و زۆر یادی خودا بکەن و لێی بپاڕێنەوە، بۆ ئەوەی ئێوە سەرفراز و سەرکەوتوو بن. گوێڕایەڵی خودا و پێغەمبەرەکەشی بکەن لە هەموو کردار و گوفتارێکدا و ئاشووب و ئاژاوە مەگێڕن و مەچن بە گژیەکدا. خۆ ئەگەر بچن بە گژ یەکدا و یەکتر بشکێنن ئەوە شکست و لاوازی ڕووتان تێدەکات و هەیبەت و شکۆداری و دەسەڵاتتان لە بەین دەچێت و دەبێت خۆڕاگر و نەفس درێژ بن هەم لە مەدانی جەنگدا هەم لە ناو یەکتردا چونکە بەڕاستی خوددا یار و یاوەری خۆگر و ئارام گرانە نەکەن وەک ئەو جۆرە کەسانە بن کە لە وڵات و شوێنی خۆیان دەرچوون لەبەر کەش و فشکردن و خۆنواندن لەبەر چاوی خەڵک و دەیانەوێت کۆسپ بخەنە بەردەم ڕێباز و ئایینی خودا، لە کاتێکدا کە خودای گەورەش بە ئاگایە بە سەرەتا و سەرەنجامی هەموو ئەو کار و کردەوانەی کە دەیکەن، کاتێکیش شەیتان بە وەسوەسە و خەیاڵ هەموو کردەوە ناپەسند و ناڕەواکانی بۆ ڕازاندنەوە وتی، ئەمڕۆ هیچ کەس دەرەقەتی ئێوە نایەت و دڵنیابن منیش پشت و پەنام بۆ ئێوە، جا کاتێک ئەو دوو لەشکرە یەکتریان بینی دەستبەجێ شەیتان پاشەوپاش گەڕایەوە وتی، بەڕاستی من بەریم لە ئێوە. چونکە بەڕاستی ئەوەی من دەیبینم ئێوە نایبینن، دیارە کە شەیتان بینیویەتی چۆن فریشتە دەستە دەستە دادەبەزن بۆ یارمەتی ئیمانداران، بۆیە لە ترسا وتی، بێگومان من لە خودا دەترسم، خوداش زۆر سەخت و بەزەبرە لە تۆڵەدا. کاتێک دووڕووەکان و ئەوانەی لە دڵیاندا نەخۆشی بێ ئیمانی تیا جێگیر بوو بە ئیماندارانیان دەوت، ئا ئەوانە ئاینەکەیان لە خۆبایی کردوون ئەجینا بەو ژمارە کەمەوە چۆن خۆیان دەگرن خداش دەفەرموێت ئەوەی پشت بە خدا ببەستێت ئەوە بەڕاستی خدا باڵا دەست و دانایە ئەگەر دەتبینی کاتێک فریشتەکان جانی ئەوانیان دەچێشا کە بێ باوەڕ بوون کە دەیان چێشا بەدەم و چاو و پشتیاندا و ڕاپێچیان دەکردن بۆ دۆزەخ و پێیان دەوتن دەبچێژن سزایەکی سوتێنەر هەروەها پێیان دەوتن ئەو لێدان و سزایە هەر بەهۆی ئەوەوەیە کە خۆتان بەدەستی خۆتان پێشتان خستووە و چونکە بەڕاستی خودا بەهیچ شێوەیەک ستەمکار نییە لە بەندەکانی. کاروکردەوەی خودانەناسان لە هەموو سەردەمێکدا وەکو داب و نەریتی فیرعەون و ئەو کەسانە وایە کە لە سەردەمە پێشووەکاندا هاتوون پێش ئەمان. ئەوانە بڕوایان نەبوو بە ئایەت و فەرمانەکانی خودا، جا خوداش خەشمی لێگرتن و لەناوی بردن بەهۆی گوناه و تاوانیانەوە، بەڕاستی خودا بە توانا و بە زەبرە لە تۆڵەدا. ئەو سزا و لەناوبردنە لەبەر ئەوەیە کە بڕیاری خودا وایە. بێگومان خودا هیچ ناز و نیعمەتێکی نەگۆڕیوە کە بەخشیبێتی بە هەر قەوم و گەلێک، هەتا ئەوان ئەوەی بە خۆیان دەکرێت نەیگۆڕن و نەیکەن. چونکە بەڕاستیش خودای گەورە بیسەری گوفتارەکانە، زانایە بە کردارەکان. ڕەوشتی ئەمانە هەروەکو داب و نەریتی دار و دەستەی فیرعەون و ئەوانەی پێشیان وایە. کە بەڵگە و فەرمانەکانی پەروەردگاریان بە درۆ دەزانی و باوەڕیان پێی نەبوو لە ئەنجامدا ئێمەش بەهۆی گوناه و تاوانیانەوە لە ناومان بردن و دار و دەستەی فیرعەونیشمان نوقمی دەریا کرد هەمووشیان ستەمکار بوون بەڕاستی خراپترینی زیندەوەران لەلای خودا ئەوانەن کە بێباوەڕ بوون چونکە ئەوان باوەڕ ناهێنن. ئەوانەی کە پەیمانت لەگەڵدا بەستن کە خیانەتت لێ نەکەن، کەچی پاشان لە هەموو جارێکدا هەر پەیمانەکەیان دەشکاند و ئەوان لە خودا ناترسن و پارێزکاری ناکەن. جا هەر کاتێک ڕووبەڕووی خودانەناسان بوویتەوە لە جەنگدا، ئەوە وایان لێ بکە ئەوانەی لە دوایانەوەن و یارمەتیان دەدەن پەرش و بڵاو ببن. بەو هیوایەی ئەوان پەند و عیبرەت و ئامۆژگاری وەربگرن. خۆ گەر بێگومان ترسایت لە دەستەیەک کە پەیمانت لەگەڵدا بەستوون پەیمانەکە هەڵوەشێننەوە و خیانەتت لێ بکەن، ئەوە تۆش لەم کاتەدا پەیمانەکە بدەرەوە بە ڕوویاندا بە شێوەیەکی ڕێک و ڕاست، پێیان بڵێ کە پەیمانەکەیان نرخی نەماوە، چونکە بەڕاستی خودا کەسانی پەیمانشکێن و ناپاکی خۆش ناوێت. با ئەوانەی کە بێ بڕوا بوون وا نەزانن کە لە دەستمان دەرچوون. بەڕاستی ئەوانە ناتوانن دەستەوسانمان بکەن و لە دەستمان دەرناچن. خودا فەرمان دەدات بە کاربەدەستانی دەوڵەتی ئیسلام، هەرچی لە تواناتاندا هەیە بۆ بەهێزکردنی سوپای ئیسلام بیخەنە گەڕ و ئامادەی بکەن، هێزی ئاسمانی و دەریایی و وشکانی، لە ئامادەکردنی هەموو جۆرە ئەسپ و هۆکانی تری گواستنەوە، کەمتەرخەمی مەکەن تا دوژمنانی خودا و دوژمنانی خۆتانی پێ چاوترسێن بکەن، با کەسانی تریش جگە لەم دوژمنانەی ئێستا پێی چاوترسێن ببن کە ئێستا ئێوە نازانن کێن و نایان ناسن بەڵکو هەر خودا خۆی دەیان ناسێت و هەر شتێک ببەخشن لە پێناوی خوادا بۆ بەهێزکردنی سوپای ئیسلام ئەوە بەزایەن ناچێت و دەستان دەکەوێتەوە و ئێوە ستەمتان لێ ناکرێت جاگەر دوژمنان بەلای ئاشتیدا دایان شکاند و حەزیان پێکرد تۆش ئەی محمد ئەی پێشەوا ئامادەیی خۆت دەربڕە و پشت بە خودا ببەستە چونکە بەڕاستی ئەو زاتە بیسەر و زانایە لە پیلان و نەخشەی دوژمنان ئاگادارە. خۆ ئەگەر خودانەناسان بە داخوازی ڕێکەوتن و ئاشتی ویستیان بتخەڵەتێنن ئەوە دڵنیابە کە پشتیوانی خودا بەسە کە نەیەڵێت بکەویتە ناو پیلان و نەخشەیانەوە چونکە هەر ئەو زاتە کاتی خۆی پشتیوانی لێکردیت و سەری خستیت و ئیماندارانیشی کردە هۆیەک بۆ بەدەستهێنانی سەرکەوتن. دڵەکانیشیانی بەست بە یەکەوە، ئەگەر هەرچی دارایی زەوی هەیە هەر هەموویت خەرج بکردایە تا دڵەکانیانت پەیوەند بکردایە بە یەکەوە ئەوە نەتدەتوانی ئەو دڵانە پەیوەست بکەیت بە یەکەوە بەڵام خودا بەهۆی ئاینی ئیسلامەوە خۆشی و یەکێتی و برایەتی لە نێوانیاندا بەرپا کرد چونکە بەڕاستی ئەو زاتە باڵا دەست و دانایە ئەی پێغەمبەر تەنها خودا بەسە بۆ خۆت و ئەوانەی شوێنت کەوتون لە ئیمانداران کە پشتگیر و یاریدەدەرتان بێت ئەی پێغەمبەر هانی ئیمانداران بدەن لەسەر جەنگ دژی ئەوانەی کە کۆسپن لە ڕێبازی گەیاندنی پەیامی خودا، ئەگەر بیست کەسی خۆڕاگر هەبێت لە ئێوە ئەوە زاڵ دەبن بەسەر دوو سەد کەسدا، خۆ ئەگەر سەد کەس لە ئێوە هەبن ئەوە بەسەر هەزار کەس لەوانەی کە بێ باوەڕن زاڵ دەبن، چونکە بەڕاستی ئەوانە کەسانێکن کە تێناگەن چ هێزێک پشتیوانی لە ئێوە دەکات. ئەی ئیمانداران! ئێستا ئیتر خودا ئەرکی لەسەر کەم کردنەوە و دەیزانی کە لاوازیتان تێدایە لە ڕووی مادی و مەعنەویەوە، لەبەر ئەوە جا ئەگەر سەد کەسی خۆڕاگر هەبێت لە ئێوە ئەوە زاڵ دەبن بەسەر دوو سەد کەسدا و ئەگەر هەزار کەستان هەبێت ئەوە زاڵ دەبن بەسەر دوو هەزاردا ئەویش بە ویست و یارمەتی خودا، خوداش یار و یاوەری خۆڕاگرانە. بۆ هیچ پێغەمبەرێک نەبووە کە دیلی هەبێت هەتا کاتێک چاک پایەدار و جێگیر دەبێت لە زەویدا. مەگەر کەلوپەل و شتومەکی دنیاتان دەوێت، لە کاتێکدا خودا سەرفرازیی ئەو جیهانی دەوێت و قیامەتی مەبەستە و خودا باڵادەست و دانایە، سەرکەوتن بە ئیمانداران دەبەخشێت و دانایە لە تاقی کردنەوەیاندا. خۆ گەر بڕیارێک لەلایەن خوداوە پێش نەکەوتایە کە مرۆڤ هەتا پەیامی خودای پێ نەگات خودا سزای نادات لەسەر ئەو شتانەی کە وەرتان گرت لە بەرامبەر ئازادکردنی دیلەکانەوە، ئەوا سزایەکی زۆر گەورەتان توش دەبوو. کەوابوو بخۆن لەو شتانەی کە دەستتان کەوتووە بە حەڵاڵێکی چاک و پاک، لە خودا بترسن و دیندار بن، چونکە بەڕاستی ئەو خودایە لێخۆشبوو و میهرەبانە. ئەی پێغەمبەر بەو دیلانە بڵێ کە لەبەر دەستتاندان، ئەگەر خودا خێر لە دڵەکانتاندا بەدی بکات ئەوە زۆر لەوە باشترتان پێ دەبەخشێت کە لێتان وەرگیراوە، ئەگەر باوەڕ بهێنن لێتان خۆش دەبێت خوداش لێ خۆش بوو میهرەبانە. خۆ گەر بیانەوێت خیانەت و پیلان دژ بە تۆ ئەی پێغەمبەر بگێڕن ئەوە بەڕاستی ئەوانە پێشتر خیانەتیان لە خودا کردووە بەوەی کە شەریک و هاوەڵیان بۆ بڕیار داوە ئینجا خودا دەسەڵاتی لێ سەند و ئێوەی زاڵ کرد بەسەریاندا بێگومان خودا زانایە بە پیلانیان و دانایە بە چۆنیەتی سنووردانان بۆیان. بەڕاستی ئەوانەی کە باوەڕیان هێناوە و کۆچیان کردووە و تێکۆشاون لە پێناوی ئایینی خودا بە خۆیان و ماڵ و سامانیانەوە، ئەوانەش کە پێشوازیان لە کۆچبەران کرد و لە ماڵ و حاڵی خۆیاندا جێیان کردنەوە و پشتگیریان کردن، ئا ئەوانە هەندێکیان پشتیوانی هەندێکی تریانن ئەوانەشی کە باوەڕیان هێناوە و کۆچیان نەکردووە ئەوە بۆتان نییە پشتگیریان بکەن لە هیچ شتێکدا هەتا ئەوانیش کۆچ دەکەن بۆ بەهێزکردنی دەوڵەتی ئیسلام خۆگەرەو ئیماندارانەی کە کۆچیان نەکردووە داوا یارمەتی و پشتگیریان لە ئێوە کرد بۆ سەرخستنی ئاینی ئیسلام ئەوە پێویستە لەسەرتان پشتگیریان بکەن جگە لەسەر ئەو عەشرەت و لایەنەی کە لە نێوان ئێوە و ئەواندا پەیمانێک هەبێت ئەو پەیمانە مەشکێنن خودای گەورەش بینایە بەو کار و کردەوانەی کە دەیکەن ئەوانەشی کە بێ باوەڕ بوون هەندێکیان پشتیوانی هەندێکی تریان و پشتیوانی لە یەکتر دەکەن خۆ ئەگەر ئێوەی ئیماندار کۆمەک بە یەکتر نەکەن و پشتی یەکتر نەگرن ئەوە لەسەر زەویدا ناخۆشی و ناکۆکی و گوناه و تاوانی گەورە پێش دێت، ئازار و ناخۆشی بۆ ئێوەی ئیماندار پێش دێت. ئەوانەشی باوەڕیان هێناوە و کۆچیان کردوە و تێکۆشاون لە پێناوی خوادا، ئەوانەشی جێگەی کۆچبەرانیان کردەوە و پێشوازیان کردن و یارمەتیان دان، هەر ئەوانە بڕوادارانی ڕاستەقینەن. لە بەهەشتی بەریندا بۆیان ئامادەیە، لێ خۆش بوون و ڕزق و ڕۆزی بە پێز و پڕ بەرەکەت و جوان و ڕازاوە. ئەوانەشی کە باوەڕیان هێناوە لە دوای کۆچ کردنی یەکەم و کۆچیان کرد و هەوڵ و کۆششیان دا لە پێناوی گەیاندنی بەرنامەی خودا لە گەڵ ئێوەدا، ئا ئەوانەش لە ئێوەن، پلەی ئێوەیان هەیە، ئەوانەش کە سەرەڕای پەیوەندی ئیمانی، پەیوەندی خزمایەتیشیان هەیە، هەندێکیان شایستەترن بە هەندێکی تریانەوە لە بەرنامەی خوادا، واتە، ئەوان شایستەترن لە میراتبەریدا بۆ یەکتری، بەڕاستی خودا بە هەموو شتێک زانا و ئاگایە.